پاری شەش کارێک مەکەن تووشی کێشە ببن ئازیزان لە ساڵی 1998 ڕووداوێکی خەمناک و دڵتەزێن لە دانکنلندی نیۆیۆرک ڕوویدا منداڵێک مردبوو دراوسەکان خۆیان بۆ بەشداریکردن لە ڕێوڕسمی ناشتنی تەرمەکەیدا ئامادە کرد جیمفارلی چوو تا ئەسپەکەی خۆی زیندکە زەوی بە بەفرێکی سەخت و سارد داپۆشرابوو، ئەسپەکە کە چەند ڕۆژێک بوو کاری نەکردبوو کاتێک کە لەلایەن خاوەنەکەیەوە بەرەو ئاخوڕ دەبرا جووتەیەکی هاویشت و بەر فارلی کەوت و کوشتی. لە ئەنجامدا لەو هەفتەیەدا لەو گوندە بچووکەی، اسپونی پویند، دا مەراسیمی ناشتنی دوو کەس ئەنجامدرا. جیم فارلی بێوە ژنێک و سێ کوڕ و چەند دۆلارێکی لە پاش بە جێما، کوڕە گەورەکەی ئەو تەمەنی دە ساڵان دەبوو، کە لە کارگەی دروستکردنی خشتدا کاری دەست پێدەکرد. کاری ئەو هێنانی لم بە عەرەبانە و کردنە ناو قاڵبەکان بوو تاکو خشتەکان لەبەر هەتاودا وشک ببنەوە. جیم هیچ کاتێک هەلی ئەوەی دەست نەدەکەوت کە خوێندن بە گوێرەی پێویست بە ئەنجام بگەیەنێ، بەڵام خۆشڕوویی و مامەڵە جوانەکەی بووبووە هۆی ئەوەی کە خەڵک خۆشیان بووێ. هەر بۆیە چووە دونیای سیاسەتەوە، بە تێپەڕبوونی ساڵەها بەهرەیەکی سەرنجڕاکێشی لە لەبەرکردنی ناوی کەسەکاندا دەستکەوت. گاڵتە دەکەیت، ئەو لە منی پرسی کە من نهێنی سەرکەوتنی لە چیدا دەبینمەوە، وەڵامم دایەوە، دەڵێن ئێوە ناوی دە هەزار کەستان لەبەرە، ئەو وەڵامی دامەوە نا، بە هەڵە داچووی، من ناوی پەنجا هەزار کەسم لەبەرە. ئەو ڕاستیە لەبیر مەکەن کە هەر ئەم بەهرەی ئەو بوو وای کرد کە فرانکلین دلانو ڕۆزفڵت ڕەوانەی کۆشکی سپی بکات. لە میانەی ئەو ساڵانەدا کە جیم فارلی بۆ دامەزراوەیەکی بازرگانی وەک فرۆشیارێکی گەڕۆک هاتوچۆی دەکرد و لەو ساڵانەدا کە سەرۆکی شارەوانی بوو لە ئەستوونی پۆینت ئەو ڕێگەی لەبەرکردنی ناوەکانی دۆزیەوە. لە سەرەتادا ئەم کارە زۆر سادە بوو، هەر کاتێک لەگەڵ کەسێکی سادەدا ئاشنا دەبوو لەبارەی ناوی تەواوی، ئەندامەکانی خێزانەکەی، کار و پیشە و بیروباوەڕی سیاسی ئەو پرسیاری دەکرد. ئەو هەموو ئەم ڕاستیانەی بە شێوەی بەشێک لە وێنە لە مێشکی خۆیدا جێدەکردەوە. جارێکی دی کە ئەو کەسەی دەبینیەوە ئەگەرچی چەند ساڵێکیش تێپەڕ بوایە دەیتوانی دەستێک لە پشتی بدا و حاڵ و ئەحواڵی ژن و منداڵەکانی بپرسێ و لە بارودۆخی باخچەی خانووەکەی پرسوجۆ بکا سەرسوڕمانی ناوێ کە بەرە بەرە ژمارەی لایەنگرانی زۆر دەبوون. بەر لەوەی کە پڕوپاگەندەی هەڵبژاردنی ڕۆزفڵ دەست پێ بکا بۆ چەند مانگێکی یەک لە دوای یەک جیم فارلی سەدەها نامەی بۆ کەسە جۆر بە جۆرەکان لە ویلایەتەکانی ڕۆژاوا و باکووری ڕۆژاوا نووسی ئەو کات سواری شەمەندەفەر بوو لە ماوەی نۆزدە ڕۆژدا بیست ویلایەت گەڕا و دوانزە هەزار و نۆ سەد میل ڕێگەی بڕی و بە درێژایی ئەم ماوەیە لە شارەکاندا دابەزی و لەگەڵ نوێنەرانی هەڵبژاردەی خۆی لە کاتی خواردنی بەیانی، نیوەڕۆ، یا عەسرانە و شێودا بەشداریی دەکرد و بە گەرم و گوڕی قسەی لەگەڵ دەکردن و سەر لە نوێ بەرەو شارێکی تر بەڕێ دەکەوت. لەگەڵ ئەمەی کە گەڕایەوە بۆ ڕۆژهەڵاتی ئەمریکا ئەو بە هەر یەکێک لەو کەسانەی کە لە هەر یەکێک لە شارەکاندا بینیبوونی نامەی دەنووسی، و داوای لێدەکرد فەهرەستی ناوی ئەو میوانانەی کە لەگەڵیاندا گفتوگۆی کردبوو بۆی بنێرێ. فەهرەستی کۆتایی کە دەگەیشتە دەستی لەخۆگری هەزاران هەزار ناو بوو، لەگەڵ ئەوەشدا بۆ هەر ناوێک کە لە لیستی ناوبراودا هەبوو جیمس فارلی نامەیەکی دەنارد. ئەم نامانە هەمیشە بە بیلی خۆشەویست یاخود جۆی خۆشەویستم دەستی پێدەکرد و لە کۆتاییەکەیدا واژۆی. جیم دەبینرا. جیم فارلی لە سەرەتای ژیانیەوە ئەوەی بۆ دەرکەوتبوو کە تاکەکان بە شێوەیەکی گشتی بە ناوی خۆیان زیاتر لە هەر ناوێکی تر لە دونیادا پەیوەست دەبن. ئەگەر ئێمە ناوی کەسێک لەبەر بکەین و بە ئاسانی وەبیری بهێنینەوە، ئەوا ئەو کەسە وەک جوانترین و باڵاترین یەکتر ناسینەکان لێکی دەداتەوە. بەڵام ئەگەر ناوی ئەو لە یاد بکەین و یا دروست دەری نەبڕین و بە هەڵە بینووسین، بە توندی دەڕەنجێ. بۆ نموونە. جارێکیان خولێکی وتاربێژیم لە پاریسدا ڕێکخست و نامەیەکم بۆ دانیشتووە ئەمریکییەکانی پاریس نووسی. تایبنووسە فەڕەنسییەکان کە زانیارییان لە زمانی ئینگلیزیدا کەم بوو ناوەکانیان تایپ دەکرد و ئاشکرایە کە تووشی هەڵەش دەبوون. پیاوێک کە سەرۆکی یەکێک لە گەورەترین بانکە ئەمریکاییەکانی پاریس بوو نامەیەکی گلەیی ئاسایی بۆ من نووسی چونکە ناوەکەی بە هەڵە تایپ کرابوو. نهێنی سەرکەوتنی ئاندریۆ کارنگی لە چیدا بوو؟ ئەو بە پادشای پۆڵا ناودەبرا. لەگەڵ ئەمەشدا زانیارییەکانی ئەو دەربارەی پۆڵا زۆر زیاتر لە خودی خۆی بوو، بەڵام ئەو دەیزانی کە لەگەڵ خەڵکدا چۆن دەبێت ڕەفتار بکات و هەر ئەم کارە ئەوی دەوڵەمەند کرد. لە سەرەتای ژیانیەوە ئەو بەهرەیەکی باشی لە ڕێکخستن و سەروکاریکردن و لێهاتوویی لە پێشەنگبووندا دەرخست. کاتێک کە تەمەنی گەیشتە دە ساڵ ئەویش بۆی دەرکەوت کە چەندە خەڵک بەها بۆ ناوی خۆیان دادەنێن و لە دەرخستنی هاوکاری خەڵک سوودی چاکی لەم ڕاستیە وەرگرت. بۆ نموونە، کاتێک کە قۆناغی منداڵی خۆی لە سکۆتلەندا بەسەر دەبرد، ئەو کەروێشکێکی مێینەی گرت، زۆری پێ نەچوو کە ژمارەیەکی زۆر کەروێشک کە بەچکەی ئەو کەروێشکە بوون گەشتە دەستی، لە کاتێکدا ئەو هیچ خواردنێکی نەبوو کە بیدات بەو کەروێشکانە، لە پڕ فکرێکی چاکی بۆ هات. ئەو بە منداڵەکانی دراوسێی وت، ئەگەر بێت و بچنە ناو دارستان و گژ و جیا بهێنن بۆ کەروێشکەکان، ئەوا ناوی ئەوان لە کەروێشکەکان دەنێت. نەخشەکەی ئەو گرتی و کارنگی هەرگیز ئەم تەجروبەیەی لە یاد نەکرد. لە ساڵەکانی دواییدا بە سوودوەرگرتن لەم بنەما دەروونییە لە مامەڵەکاندا ملیۆنەها دۆلاری بەدەستهێنا. بۆ نموونە، ئەو دەیویست کە بە هێڵی شەمەندەفەری پەنسلڤانیا هێڵی ئاسن بفرۆشێ. سەرۆکی هێڵەکە لەو کاتەدا جیم ئەدگار تامز بوو. هەر بۆیە ئەندریو کارنگی کارخانەیەکی گەورەی تواندنەوەی ئاسنی لە پیتۆبۆرگ دروست کرد و ناوی کارخانەکەی نا کارخانەی پۆڵای ئەدگار تامز. ئازیزان لێرەدا مەتەڵێک هەیە، ئایا دەتوانن گوومان بکەن کە چییە؟ کاتێک کە هێڵی ئاسنی پەنسلڤانیا پێویستی بە هێڵی پۆڵایین بوو وا دەزانن جیم ئەدگار تامز هێڵەکانی لە چێکڕی، لا سیرز ڕوبک، نا نا ئێوە بە هەڵەدا چوون دەی دووبارە گومان بەرن. کاتێک لە کاری پەیوەست بە ئامادەکردنی ژووری نووستنی شەمەندەفەر لە نێوان کارنگی و جۆرج پلمان ڕووبەڕووبوونەوە دەستی پێکرد، پادشای پۆڵا ئەو وانەی کە لە کەروێشکەکانەوە وەریگرتبوو لەبیری نەکردبوو. کۆمپانیای گواستنەوەی ناوەندی کە لەژێر چاودێری ئەندریۆ کارنگیدا کاری جێبەجێ دەکرد، لەگەڵ کۆمپانیاکەی پۆلماندا لە چێبەرچێدا بوو. هەردووکیان هەوڵیان دەدا پێشنیازی دروستکردنی فارگۆنی خەوی شەمەندەفەرەکە لە یونین پاسفیک ریل روود بۆ خۆیان دەستەبەر بکەن و بەم مەبەستە هێرشیان دەکردە سەر یەک و نرخیان دادەبەزاند تا ئەو جێگەی کە چیدی شانسێک بۆ سوود وەرگرتنی نەدەمایەوە. کارنگی و پۆلمان هەردووکیان چوونە نیۆیۆرک تاکوو لەگەڵ دەستەی بەڕێوەبەری یونین پاسفیکدا چاوپێکەوتن بکەن. ڕۆژێکیان پاشنیوەڕۆ کارنگی لە میوانخانەی سنت سکۆلاسدا چاوی بە پولمان کەوت و پێی وت، ئەم کاتەت باش جەنابی پولمان. ئایا وا نازانن کە ئێمە هەردووکمان خۆمان کەر کردبێت؟ پولمان پرسیاری کرد. مەبەستتان چییە؟ ئەو کات کارنگی ئەوەی کە لە مێشکیدا بوو باسی کرد و وتی باشترە کە سوودەکانی هەردوولا دەمج ببێت، ئەو بە گەرم و گوڕییەوە ڕوونی کردەوە چۆن ئەوان لە بری دژایەتی بۆ یەکتر هاوکاری یەکتر بکەن ئەو کات بە قازانجی هەردوولا دەبێ. پولمان بە وردی گوێی بۆ قسەکانی شل کرد، بەڵام هێشتا بە تەواوەتی ڕازی نەبووبوو بۆیە پرسیاری کرد چ ناوێک لە کۆمپانیا نوێیەکە دەبێت؟ کارنگی دەست بەجێ وەڵامی دایەوە ئاشکرایە کە ناوی دەنێین کۆمپانیای فارگۆنەکانی کاخ پولمان. ڕوخساری پولمان گەشایەوە. ئەو وتی، وەرنە ژوورەکەی من با بەیەکەوە دەربارەی ئەم بابەتە قسە بکەین. ئەم گفتوگۆیە شۆڕشێکی لە پیشەسازیدا دروست کرد. هەر ئەم هونەرەی ئەندریۆ کارنگی کە لە بیرمانەوەی ناوی دۆستان و هاوکاراندا هەیبوو، یەکێک بوو لە نهێنی سەرکەوتنەکانی ئەو وەک ڕابەر. ئەو شانازی دەکرد کە دەتوانێت زۆربەی کرێکارەکانی کارخانەکەی خۆی بە ناوی خۆیان بانگ بکات و خۆی بەوە فش دەکردەوە کە چونکە ئەو خودی خۆی دامەزراوەکانی خۆی بەڕێوەدەبات، ئەوا مانگرتن لە کارخانەکانیدا ڕوونادا. لە لایەکی ترەوە پا دروسکی هەستی گرنگ بوونی بەم جۆرە لە پولماندا دروست کرد کە ئەوی بە جەنابی مس بانگ دەکرد لە پانزە بواری جۆراوجۆردا پا دروسکی لە سەرتاسەری ئەمریکادا لە کەنارێکەوە بۆ کەنارێکی تر سەفەری دەکرد تاکوو بۆ گوێگران بەم گەرم و گوڕیەوە کۆنسێرت پێشکەش بکات و هەر جارەی لە یەکێک لە فارگۆنە تایبەتییەکانی پولماندا پێشوازی لێ دەکرا و پاش هەر کۆنسێرتێکیش لە لایەن پولمانەوە شێوەیەکی تێروتەسەل پێشکەش بە پادروسکی دەکرا. بە درێژایی ساڵەکان پادروسکی هەرگیز وەک ئەمریکییەکان پوولمان بە جۆرج بانگ نەدەکرد، بەڵکو بە جەنابی مس بانگهێشتی دەکرد و جەنابی مسیش زۆری حەز لەو نازناوە دەکرد. کەسەکان بە ڕادەیەک دەربەستی ناوی خۆیانن کە هەوڵدەدەن بە هەر نرخێک کە بووە خۆیان نەمر بکەن. تەنانەت پا تە بارنۆم، شەعوەزەکاری ناسراو لەوەی کە مناڵی کوڕی نەبوو تاکو ناوی ئەو بە نەمری بهێڵێتەوە، ئەوا بیست و پێنج هەزار دۆلاری بەخشی بە نەوەکەی بەو مەرجەی کە ئەو ناوی خۆی بە بارنوم جێگیر بکە. دوو سەد ساڵ لەمەوبەر کەسانی پارەدار پارەیان دەدایە نووسەرەکان تا نووسینەکانی خۆیان ببەخشن بەوان، لە کتێبخانەکان و مۆزەخانەکاندا، دەوڵەمەندترین کلیکسیۆن هی ئەو کەسانەیە کە ناتوانن ئەم فکرەیە قبوڵ بکەن کە مومکینە ناوی ئەوان لە بیرەکاندا بسڕێتەوە. کتێبخانەی گشتی نیۆیۆرک کۆمەڵە کتێبێکی گرانبەهای تێدایە کە ئاستور و لنوکس خەڵاتیان کردووە. مۆزەخانەی مترۆپۆلیتن ناوەکانی بنیامین ئەلتمان و جیمبا مورگانی بە نەمری هێشتۆتەوە کە بە نزیکەی هەر کەنیسەیەک چەند پەنجەرەیەکی هەیە بە شووشەی ڕەنگاوڕەنگ کە ناوی خەڵاتکەرەکەی لەسەر ڕووکەشەکەی تۆمار کراوە. هۆکاری ئەمەی کە زۆرێک لە تاکەکان ناوی کەسانی تر بە مێشک ناسپێرن تەنها لەبەرئەوەیە کە کات و وزەی پێویست بۆ ئەم کارە سەرف ناکەن. ئەوان بۆ پاساودانی ئەم کارەیان دەڵێن گوایا بە سەختی گرفتارن، بەڵام بۆی هەیە ئەوان زیاتر لە ڕۆزفڵت گرفتار نەبن کە تەنانەت ناوی تەکنیککارەکانی کە دەیناسین هیچ کات فەرامۆش نەدەکرد. سەرنجی نموونەیەک بدە لەم بارەیەوە. ڕێکخراوی کرایسلەر ئۆتۆمبێلێکی بۆ ڕۆزفڵت دروست کرد، دال، فا، چمبرلین و میکانیکێک ئۆتۆمبێلی ناوبراویان بۆ کۆشکی سپی گواستەوە. من لە بەردەمی خۆمدا نامەیەکی چمپرلینم دەربارەی ئەم بابەتە لەبەر دەستدایە، چمپرلین لەم بارەیەوە دەنووسێ، من سەرۆک ڕۆزفڵتم فێر کرد کە چۆن سوود لە ئۆتۆمبێلەکەی خۆی وەربگرێت و ئەویش شێوازی مامەڵەکەی لەگەڵ خەڵکدا فێر کردم. کاتێک کە چوومە کۆشکی سپییەوە بەو پەڕی سۆزەوە قبووڵی کردم و بە ناوی خۆم بانگی کردم و بە جۆرێک لەگەڵم جووڵایەوە کە لەبەر دەمیدا تووشی ڕاڕایی و ناڕەحەتی نەبم. ئەوەی کە بە تایبەت منی خستە ژێر کاریگەرییەوە ئەوە بوو کە ئەو بەو شتانەی کە من دەمویست پیشانی بدەم و ئەو بابەتانەی کە لە خەیاڵمدا بوو پێی بڵێم زۆر گرنگی و بایەخی دەدا. ئۆتۆمبێلەکە بە جۆرێک دروست بووبوو کە بە ئاماژەیەک کاری دەکرد. خەڵکێکی زۆر کۆ بۆوە تا سەیری ئۆتۆمبێلەکە بکەن. ڕۆسفڵ وتی بەڕاستی ئۆتۆمبێلێکی زۆر سەرنجڕاکێشە. ئەوەندە بەسە کە دەست بنێیت بە دوگمەیەکدا تاکوو بکەوێتە ڕێ و دەتوانن بەبێ هیچ زەحمەتێک لێی بخوڕن. بە بڕوای من، زۆر بە شکۆیە، تێناگەم چ شتێک دەبێتە هۆی ئەوەی کە ئەم ئۆتۆمبێلە بەم شێوەیە کار بکا، حەزم دەکرد پارچە پارچەم بکردایە و چۆنیەتیی کارکردنیم بۆ ڕوون دەبۆوە. کاتێک کە دۆستان، هاوکارانی ڕۆزفڵت بە سەرسوڕمانەوە سەیری ماتۆڕی ئۆتۆمبێلەکەیان دەکرد، ئەو لە بەر دەمیاندا وتی، بەڕێز چمبرلین، من زۆر سوپاسی ئەو کات و وزەیە دەکەم کە لەمەڕ دروستکردنی ئەم ئۆتۆمبێلە سەرفتان کردووە، بەڕاستی کارێکی گەورەتان ئەنجام داوە. ئەو زۆر سوپاسی ڕادیاتەر، جانی دواوە، کاتژمێر، لایتی تایبەت و کوشنی شۆفێری، هەروەها جانتای تایبەتی سەفەر کە ناوی ڕۆزۆڵتیا بە تەواوی لەسەر نووسراوە کرد و زۆری لەسەر ڕۆی. بە واتایەکی تر، ئەو سەرنجی تەواوی لەو بەشانە دەدا کە هەستی دەکرد من بایەخێکی تایبەتیم پێ بەخشیوە، هەوڵی دا ئەو بەش و ئامێرە تایبەتیانەی لای سەرەوە ناویان هات بە خاتوو ڕۆزفڵت و خاتوو پرکس جێگری سەرۆکی فەرمانگەی کار ئاشنا بکا. تەنانەت بایر ڕەشپێستی پیری کە خزمەتکاری بوو بانگ کرد و وتی، جۆرج، تۆ دەبێت پارێزگاریی تایبەت لەم جانتایانە بکەیت. کاتێک کەوانەی شۆفێری تەواو بوو، سەرۆک ڕۆزفڵت ڕووی کردە من و وتی، زۆر باشە بەڕێز چمبرلین، من ماوەی سی خولەکە کە دەستەی بانکی فیدراڵم چاوەڕێ هشتبوون، وا دەزانم کە باشترە بچمە سەر کارەکەم. هاوڕێ لەگەڵ خۆمدا میکانیکێکم برد بۆ کۆشکی سپی کاتێک کچەکە چووە ژوور ئەوم بە ڕۆزفڵ ناساند ئەو لەگەڵ سەرۆک کۆماردا قسەی نەکرد ڕۆزفڵتیش تەنها جارێک ناوی ئەوی بیست ئەو لاوێکی شەرمن بوو خۆی لە پشت سەردا دەشاردەوە بەڵام پێش ئەوەی کە ئێمە بەجێ بێڵێ سەرۆک کۆمار بە دوای ئەو میکانیکەدا گەڕا و لەگەڵ ئەودا تەوقەی کرد و ناوی ئەوی هێنا و زۆر سوپاسی کرد کە بۆ بینینی ئەو هاتۆتە واشنتۆن شایانی باسە کە سوپاسەکەی ئەو سەرسەریانە و ساختە نەبوو ئەو بەڕاستی سوپاسی کرد و من دەمتوانی ئەوە هەست پێبکەم چەند ڕۆژێک پاش گەڕانەوە بۆ نیۆیۆرک من وێنەیەکی واژۆکراوی سەرۆک ڕۆزفڵتم هاوڕێ لەگەڵ یاداشتێکدا کە تیایدا سوپاسی ئەو یارمەتیەی ئێمەی کردبوو بەدەست گەیشت ئەوەی کە ئەو چۆن توانی ئەم کارە بکات بۆ من وەک مەتەڵێک ماوەتەوە ڕۆزفڵت دەیزانی کە یەکێک لە سادەترین و ئاشکراترین و گرنگترین ڕێگاکانی دەستەبەرکردنی گومانباشی تاکەکان ئەوەیە کە ناوەکانیانمان لەبیردا هەبێت و کارێک کەین کە ئەوان وا هەست بکەن گرنگ و بایەخ پێدراون، لەگەڵ ئەمەشدا چەند کەس لە ئێمە ئەم شێوازە پەیڕەوی دەکەن. زۆربەی کات کاتێک کە بێگانەیەکمان پێ دەناسێنن پاش چەند خولەک لە قسەکردن لەگەڵیاندا لە کاتی خواحافیزیدا تەنانەت ناوەکەشمان لەبیر کردووە. یەکێک لە وانە گرنگەکانی سیاسەتمەدارێک پێویستە فێر بێت ئەمەیە. وەبیرهێنانەوەی ناوی دەنگدەر، بەکاربردنی کاردروستی و ڕامیارییە و لەبیرکردنی ناوی دەنگدەر داپۆشراوانە لە ژێر تۆز و گەردی فەرامۆشییەوە. خاڵی جێی سەرنج ئەوەیە کە لەبیردا مانەوەی نامەکان نە تەنها لە سیاسەتدا، بەڵکو لە مامەڵە بازرگانییەکان و یەکتربینینە کۆمەڵایەتییەکاندا، هەروەها ئەو پەڕی گرنگی هەیە، ناپلیۆنی سێهەم ئیمپڕاتۆری فەرەنسا و برازای ناپلیۆنی گەورە فشەی دەکرد کە سەرەڕای ئەو ئەرکە شاهانەیەی کە هەیەتی، دەتوانێت ناوی تێکڕای ئەو کەسانەی کە چاوپێکەوتنی هەبووە لەگەڵیاندا لەبەر بکا. تەکنیکی ئەو چۆن بوو؟ گەلێک سادە، ئەگەر بەرامبەر ناوی خۆی بە ڕوونی نەوتبایە، ئەگەر بەرامبەر ناوی خۆی بە ڕوونی نەوتبایە، ئەوا داوام لێ دەکرد ناوی خۆی بە جوانی دەرببڕێ، ئەگەر ناوی بەرامبەر نامۆ بوایە و نائاسایی، ئەوا ڕێنووسەکەیشیم دەپرسی. لە کاتی گفتوگۆ کردندا ئەو چەند جارێک ناوی لایەنی بەرامبەری دووبارە دەکردەوە و هەوڵی دەدا بە هۆی گونجاندنی واتە لە نێوان ناوی ئەو و شکڵ و قیافەیدا هیچ کات ناوی ئەو فەرامۆش نەکا. ئەگەر کەسی بەرامبەر کەسێکی گرنگ بوایە ئەوا ناپلیۆن زەحمەتێکی تریشی بە خۆی دەدا، واتا لەگەڵ ئەمەی کە بەرامبەرەکە خواحافیزی دەکرد و دەڕۆیشت و ئەو بە تەنها دەمایەوە، ناوی کەسی ناوبراوی لەسەر پارچە کاغەزێک دەنووسی و بە وردی سەیری دەکرد تاکە ناوەکەی بە تەواوی لە مێشکیدا بچەسپێت، ئەوجا پارچە پارچە کاغەزەکەی لەت لەت دەکرد و فڕێی دەدا. بەم شێوەیە لە ڕێگای چاو هەروەها لە ڕێگەی گوێوە ناوی کەسی بەرامبەری لەبەر دەکرد. ئەنجامدانی ئەم کارانە کات دەبات و هەر بەو جۆرەی کە ئەمرسۆن وتوویەتی، ئەدەب و هەڵسوکەوتی جوان لە فیداکارییە بچووکەکانەوە سەرچاوە دەگرێ، هەر بۆیە ئەگەر دەتانەوێ خەڵکان ئێوەیان خۆش بوێ، ئەوا سەرنج لەم بنەمایەی خوارەوە بدەن، لەبیرتان نەچێ ناوی کەسێک بۆ ئەو کەسە شیرنترین و گرنگترین دەنگەکانە لە تێکڕای زمانەکاندا.